هەژاری موکریانی بەردەوام ئەبێ لەسەر گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی لەو کاتەی کە لە وڵاتی ڕۆمایە و لە ڤستیڤالێکدا کە زۆربەی نەتەوەکان و دەوڵەتان تێدا بەشدارن هەژار بە ناوی کورد و کوردستانەوە دەیەوێت هاواری خۆی بگەێنێتە هەموو دنیا. هەژاری مکریانی دەنووسێ ڕۆژێک کە غەفوری ڕئیسی ئەو ڤستیڤالە کە یەکێکی درێژی شان و پیل خواری تۆزێک پشت کووڕی موو زەردی چاو مەڕی و خەڵکی سولەیمانی بوو، بە عارەبییەکەی کە هیچی لێ نایانزانی بانگی کردم. وتی، پێم خۆشە دەگەڵم بی. دەچمە دیدەنی ئێرانییەکان. وتم باشە، بەڵام لێرە پێت گوناحە بە کوردی بدوێی. من عارەبیت بۆ تەرجەمە ناکەم. ڕۆژێک کاک غەفوری ڕەئیس کە یەکێکی درێژی شان و پیل خواری تۆزێک پشت کۆڕی موزەردی چاو مەڕی و خەڵکی سولەیمانی بوو بە عارەبیەکەی کە هیچی لێ نەیەزانی بانگی کردم وتی پێم خۆشە دەگەڵم بی دەچمە دیدەنی ئێرانیەکان منیش وتم باشە بەڵام لێرە پێت گوناحە بە کوردی بدوێی من عەرەبیت بۆ تەرجەمە ناکەم وتی بۆ خۆم فارسی ئەزانم تۆم پێ ناوێ هەر پێکەوە بین باشە. ئێرانیەکان وابزانم چل کەسێک دەبوون زۆریان کز دەگەڵ بوو کە یەکیان لاقی لە خۆپشانداندا پەڕی بوو وابزانم ناوی پەروانە بوو ڕئیسەکەیان شەلێک بوو ناوەکەم لە بیر نەماوە کاغەفوری چەمبەری ملی لە شتێک نا بە خەیاڵی خۆی فارسیە بوو بە پرمەپرمی کچە ئێرانیان و پرمە بوو بە تریق و هۆڕ کابرا شەلەکە خۆی وەخت بوو بتەقێ وتی بێ شەرمینە بچنەدەر جەنابم کە گوتبووم ئەوە ڕەئیسی عێراقیەکانە لە شەرمان ئارەقم کرد گوتی ئاغا چی فەرموو تەرجەمەی کە منیش وتم غەفور دەو فارسیە جوانە ناگەن ئابڕوشمان چوو بە کوردی بفەرموو تا پێیان بڵێم کە دەبوایە من بە ئەندازەی عەقڵی خۆم بیان گۆڕم من کە ڕۆژانە بە جلی کوردیەوە دەگەڕام زۆر کیژ و لاو دەفتەری بیرەوەریان دەدامیە بۆیان ئیمزاکەم بە ئینگلیسی لە ناو نەخشەیەکی زۆر منداڵانەدا لە ناوەڕاستەکەیدا دەمنووسی کوردستانی ناسەربەخۆ لە دەوریشی تورکیە و ئێران و عێراقم دەنووسی لەو دەفتەرانەدا دەمدی بە خەتی فارسی ئیمزا کراوە کەریم حیسامی نەغەدە ئەو ڕۆژە لە مەنزڵی ئێرانیەکانم دیت وتم برا تۆ هیچ نەبێت تەنیا بنووسە کوردستانی کەس ناپرسێن نەغەدە لە کوێیە کەلفە بەغداد هارون ڕەشید ئەویش لە ئاهەنگێکەوە بە ناوی خەلیفە بەغدادەوە کەوتبووە بەرگوێچکەیان ڕۆژی جەژنی خۆپیشاندانی گشتی دیاری کرا هەموو کەس ئەفریقایی ئاسیایی و گەلانی تر بە لیباسی میلی خۆیانەوە هاتن دکتۆری ئەفریقایت ئەدی کەوڵە پڵنگێکی دەشان و پێی لەوە پێچاوە. باز قەننەیەکی درێژی لە پشت ملیەوە قیت کردووەتەوە، بەڵام عێراقییە کۆمۆنیستەکانی خۆمان کە لە بەغداوە چەندین دەست بەرگی کوردی و کڵاش و کڵاوی سوور و شینیان بۆ ئەو مەبەستە هێنابوو کوردەکان بەلایانەوە دژی ئیمانیانە دەبەریکەن ئەوانیش وەک عەرەبەکان عەگاڵ و کەوای شۆڕیان کردە بەر تەنیا کوردێک کە لە لەندەن هاتبوو دەگەڵ من جلی کوردی پۆشی چووینە خۆپیشاندان تەحیە کاریۆکای ماکەریش لای وابوو دەچێتە سەر سەکۆی سەما. لام وایە پووتێک دەبوو. زێڕی لە خۆدا بوو. وەک ئێستری پێشەنگ هەر زڕەی دەهات. لە پێش میسرییانەوە دەڕۆیشت و ئاڵای میسری هەڵکردبوو. پێشیان دەگوت، ستی توحەیە. خەیاڵ پڵاوێکم کرد. ها یاران! من کە لە سابڵاغ و تەورێز هێندە هێندە خۆشەویستی شۆڕەوێکان بووم، بۆ نەچمە ڕووسیا و لەو شەڕە شەقە ڕزگار بم؟ کوردەکەی لەندەن کە وابزانم ناوی نەوزاد بوو دەگەڵم هات. چووینە سەفارەتی ڕووس. وتی چیتان دەوێ وتمان سەفیر وتی زەحمەتە بیبینن وتمان کاری گرنگمان هەیە پاش تۆزێک وتی ڕاوەستن بردیانی نا خزمەت سەفیر بە سەفیرم وت کاکە بۆم تەرجەمەکە من شاخم وا و باڵم وە فلان و فلان دەم ناسن شعر وە نووسراوم وە بۆم بپرسە ئەگەر بم بەنە ڕوسیا یان ئازرباینجان و باکۆ زۆر مەمنونم سەفیر لێم بوو بە قانونی پێیوتم هەواڵ ئێرە ڕۆمانیایە سەربەخۆیە ڕوسیا هەقی نییە باسی شتی وا بکە چی بەسەر چێوەیە دەڵێن بە مەلای مەزمورەیان گوتووە گوریسمان دێ گوتوویە هەرزنی لەسەر ڕاخراوە ئەوانش وتویانە ینی چی وتویە ینی نایدەم و ببڕێتەوە دیسان ئەبلە بە خەیاڵ نەبوو بە ماڵ من قۆریەکی ئەلەمنیۆم و چای عراقیم پێبوو لە سای ئەوەوە زۆرم دۆستی عراقی بۆ پەیدا بوو بوو یەک لەوانە دکتۆر نەزیهە دلێمی بوو یەکێکی ڕەش و برژ کە لە زەمانی قاسمدا وەزارەتی دەستکەوت، بەڵام لەبەر دزێوی مێردی هەر دەست نەکەوت، کوردیشی دەزانی. چوومە نومایشگای سنعات لە بوخاریست، ژنێکی هندی زۆر جوان دەگەڵ دوو کەس لەوێ بوون. مات مام، خوایە وەک ئەو ژنەم دیبێ وایە. وتیان ئێمە تودەی و هەواڵی دکتۆر جەعفەری ڕەحمانین باسی تۆی بۆ کردوین تودەی ئەمڕۆ زۆر بەهێزە و پۆلیس و ئارتش هەمووی بەدەست خۆمانە دادگا لە تکامان دەرناچێ ڕۆژ ڕۆژی تۆیە زۆرمان کار بە تۆیە کە شاعرێکی کوردی وەرەوە ئێران خۆت ئاشکراکە دەتگرن بەڵام خاترجەم بە لە حەوت ڕۆژ زیاتر لە حەبسا نابی بەرت ئەدەین یەکیان سەری خستە بن گوێمەوە وتی، موسەددیقیش فڕێیە دەین و هەر بینا حوکممان گرتە دەست. ئای برا، کەیفا؟ منیش وتم، ئاخر برام، هەر دەبێ بچمەوە بەغدا. جا ئەگەر پێم بکرێ لەوێ ڕابێم. وتیان زۆر هاسانە. سبەی دەڕۆن، چوار ڕۆژ دەریا، دوو ڕۆژ لە بەیرووتەوە تا بەغدا، ڕۆژی حەوتەم دەچیە کازمێن، کارتی من بە لیوا نوور نیشان دەدەی. بێ ترسی پرسی پۆلیسی سنوور دەگەیە تاران، ئێمە چاوەنواڕتین. دابەزین، سەما و هەڵپەڕکێیەک بوو، سەگ ساحێبی خۆی نەیانناسی، دەهۆڵ و زوڕنا ئاشی پێ دەگەڕا. شاری کۆنستانیە بوو، زۆربەیان موسڵمان و زۆریش لە بوخاریستیان جوانتر بوون، سواری کەشتی بووین، نازانم چەند شەومان پێ چوو، بەرەبەیانێک بە ئەستەمبوڵدا تێپەڕین بەرەو لوبنان، بەیانییەک لە ڕێستۆرانی کەشتیدا خەریکی بەرچە خواردنین. مێکرۆفۆن قێڕاندی. خوشک و برایانی بەڕێز جێژنی قوربانتان موبارەک داخی گرانم دوو بەڵای گەورە ڕووی داوە مەلیک محەمەدی پێنجەم لە مەراکیش تەبعید کراوە شای ئێرانیش کە دەرکرابوو گەڕاوەتەوە تاران و موسەدیق ڕووخاوە لە فلیمێکدا دیتوومە چارلی چاپلن کە دەچێتە شەڕە مس شەڕێکی دیوە ئێسکێک دەملی دەساوێ بۆ بەرەکەت لەبەری دەپارێتەوە کە ئەویش بۆ پیرۆزی ڕەملی خا لەپڕ دەبینێ ڕەشە بە تابوت هەڵگیراوە بەپەلە جێ ئێسکەکە لە مل دەسڕێتەوە، منیش بەر لە هەر شت کارتە کوێتم لە باخەڵ دەرێنا، ونجڕ ونجڕم کرد و چووم لە پەنجەرەوە بە دەریان دادا. ئەمیش چوو. ئەویشم چوو. بە جارێ ماڵی وێرانم. ئەم خەیاڵ پڵاویەشم کە ڕووی هێنا. کەشتی لە بەیروت لەنگەری گرت پیاوی ئەمنی لوبناان سەرکەوتن هەر دەستەیەکی هاوڵاتی بەجیا دابەزێ لەسەر زەوی پۆلیس چاوەڕوانمانە وامان دەپشکنن دەڵی پشکی کاڵە مستێن تااقەت دەکەن هەرچی بۆنێکی کۆمۆنیستی لە دەهات کتێب و گۆوار و شتی یادگاری کە نیشانەی سووری پێوە با داگیر دەکرا. هەر لە بەر خۆشیانەوە دەیانبۆڵان، سەگەل، ستوونی پێنجەم! نەمان دەزانی ستوونی پێنجەم یانی چی. تەنانەت من نوسخەی تەرجەمەی، کرانک بیڵ، و، ئەلمونجیدی چکۆڵەی چاپی بەیرووت و دەفتەری شیعرەکانم لێ سەندرا. وتم، گیانە، ئەو ئەلمونجیدە نووسەرەکەی بەیرووتی و چاپی بەیرووتە و لە بەیرووتم کڕیوە. وتی، بڕۆ بەو لاوە! ستوونی پێنجەم، میسرییەکان هاتن، تەحیە کاریۆکا، یەک دانە سەمای جەنانی کرد، ئەوانیان نەپشکنی، بە قوربانی چاوی سید تەحیە بێ، دەبوایە بە داڵانێکدا تێپەڕین و ئیجازەی چوونە ناو شار وەرگرین، لە شوێنێک هەموو شتە زەوتکراوەکان بەسەر یەکدا درابوون و ئەفسەرێک بە دیاریانەوە بوو، لێی پاڕامەوە کە نوسخەکانم بداتەوە، گوتی ئەگەر نەڕۆی دەڵێم بتگرن، دەفتەرە شیعرەکانم لە سەرەوە دیار بوو، هەر چاوێکی خافڵ کرد پڕم پێدا کرد و دەساکەکەم ڕاکرد. حەمباڵی گوتی چ دەکەی؟ لیرەیەکی لوبنانیم نایەمستی. گوتم ئەو ساکەم بۆ بەرە دەر. یەکسەر وتی بە چاوان شعرم ڕزگار کرد و کرانک بێڵم چوو پاسپۆرتی عراقی و ئۆردنیان نەدرایەوە پاش دوو ڕۆژ وەرمان گرتەوە پۆلیس دەگەڵ چوار پێنج کەس ڕاپێچکەیان داین و گەیاندینیانە وادی حەریر و تەسلیمی نقطەی سنووری سووریایە کراین با ئەوەشم لەبیر نەچێ کراسە خەڵاتیەکانی ڕۆمانیا لە لای ڕئیس و معاونەکانی مانەوە کە لە بەیروت دەتان دەینێ. لە بەیروت گوتیان ماڵی حیزبە و لە بەغدا تەسلیمی حیزبی دەکەین، بەڵام کلکی کەڵەشێر دیار بوو، بۆ خۆیان لەو کراسانەیان دەبەر دابوو. ماشینی یەکجار زۆر لە سەر سنوور بۆ ئیجازەی چوونە سووریا ڕیز بووبوون، زۆر سەرماش بوو، زۆر درەنگ نۆرەمان هات. دوو ئەفسەری سووریایی کە یەکێکیان لووسکەڵەیەک بوو بەلاماندا تێپەڕین، وتی ئێوە عێراقین؟ وتمان بەڵێ. لووسکەڵەکە بە گاڵتەوە پرسی. ئەگەر من لە بەغدا بوومایە بەڕای ئێوە چۆن دەبووم؟ من گوتم بەڕاستی ڕۆژێ سەد دینارت دەرامەت دەبوو، هەردووکیان زۆر پێکەنین، کوڕە جوانەکە غاری دا نۆ بە بڕی بۆ کردین، گوتیان هەردوو ڕۆژ حەقتان هەیە لە سووریە بمێننەوە، دەگەڵ هاوەڵەکان وای بۆ چووین کە ئەو پاسەپۆرت گێڕانەوەی دوو ڕۆژە بۆ پۆلیسی عێراق بووە، ناویان نووسیوین بمانگرن، با نیشانەیەک دانێین ئەگەر یەکێک گیرا خەبەر بدە ئادرەسی ئەوانم وەرگرت کە دەستنەوە بەغدا هەر هات مەشام گێر نەبووم چوومە حەڵب سواری ئۆتۆبۆس بووم خۆم گەیان دە قامیشلی و لەوێوە چوومە تەرپەسپی یان قەبورەلبەیڵ ماڵە حاجۆ دوای چوار ڕۆژ تێلگرافم بۆ عەبدولکەریم شێخ داود کرد حاڵت چۆنە نووسی بووی تەنیا سەلیم براوەتە بیمارستان دەترسام ئەگەر بە پاسپۆرت بچمە سنوور پۆلیس قڕ بمگرێ دە ڕۆژێک لە ترپە سپی مامەوە. بە جێپێک دەگەڵ یەکێک لە کوڕانی ماڵە حاجۆ لە ڕێیەکی چەپەکەوە چوومە گوندێکی عەراقی کە لە سەر سنوور و ناوی سەعدە بوو. چوومە دووکانێک قاوەخانەش بوو. پرسیم کەس هەیە بمباتە مووسڵ؟ کابرایەک کە شۆفێری کامیۆن بوو وتی بە چوار سەد فلس دەتبەم. وتم باشە پشتی کامیۆن چەند بارە دەغڵ و زۆر ژن و مناڵ و پیاوی عارەب و چل پەنجا مریشک و قەلەمونەی لێ بار کرابوو لە تەنیشت شۆفێر دانیشتم ئێوارە درەنگ گەیشتینە چاخانەیەکی سەر ڕێ چاخانەی گوندی کەسک پۆستی پۆلیس لە پشتیەوە لەسەر گردێک بوو شۆفێر گوتی بالێرە شێو بخۆین وتم برا تۆ دەڵێی بۆ مووسڵ بیست دەقیقەمان ماوە، ئێستاش هەر ئێوارەیە، بڕۆ بگەینە مووسڵ، شیوی بە کەیفی خۆت بۆ دەکڕم. وتی نەخێر، هەر لێرە دابەزم. چووینە قاوەخانە. داوای چام کرد، شۆفێریش داوای شیو. پۆلیسێکی گروهبان ڕووی تێ کردم. وتی چ کارەی؟ بۆ کوێ ئەچی؟ پێم بڵێ. کوا پاسەپۆرتت؟ بۆچی لە تەل کۆچەرەوە نەڕۆیشتووی؟ وەرام دەداوە لەناو قساندا لەجیاتی بڵێم ماک و کە عێراقیانەیە و یانی نیە وتم مافی وەک خەڵکی سوریا وتی هەهۆ تۆ جاسوسی جولەکەی پێشم کەوە بۆ پۆست شۆفێر تۆش نابێ بڕۆی دەناو هەراو چەقەی سوارانی پشت کامیۆن و غەڵبەغەڵبی چاخانە نشینەکان بە گردیان هەڵگێڕام بردیانمە ژورێک کە هەم دەفتەری کار هەم جێ خەوی سێ پۆلیس بوو کەس لە دونیادا ناتوانێ عەکسی شا جەعل بکا دەلیلێکی باش بوو. ئەوجا پرسیان دەی باشە بۆچی گوتووتە مافی؟ وتم لە سووریا فێر بووم. وتیان تۆ ئەمشەو دەبێ لێرە بمێنی تا بەیانی. بە تەلەفوون لە ئەفسەری تەل کۆچەر دەپرسین با خۆی لێت بکۆڵێتەوە. ماندوو ببووم. خۆم هاویشتە سەر تەختی خۆم هاویشتە سەر تەختی نووستنی پۆلیسێک. وتم برا خۆ پیاوەتی نەبڕاوە ناکا لەسەر قاشێک شووتی بەکژمدا بێن چەقۆیەکیان دامێ و ملم لە شووتی خواردننا شەو گەی بووە نیوە شەو چەقە و هەرا هەر نەبراوە جاسوسە جاسوسە وتم برا جاسوس نیم زگم بەو ژن و مناڵانە سووتێکە لە سۆنگەی منەوە قەتیس ماون سەرمایانە ورن دینارێکتان دەدەمێ سێ بوتری ئارەقی پێ بکڕن و لێم گەڕێن بڕۆم لەوێدا لێم هاتنە جواب ئای بەرتیل دەدەی بە پیاوی دەوڵەت؟ ئەو هەویرە زۆر ئاو هەڵدەگرێ دەبێ هەر ئێستا خەبەر بە ئەفسەر بدەم هەر ئەمشەو بتبەنە زیندان وتم نا ئەمشەو نا با لەسەر ئەم تەختە بنووم تەلەفوونی هەڵخران ئەلو ئەلو ماڵی ئەفسەر دەست نەکەوت خڕ خڕ ئەلو ئەلو ئیدارەی پۆلیس خەبەر بە جەناب سەروان بدەن کارێکی زەرورم هەیە دەیانویست قسە بکەن و من تێنەگەم بە تورکیەکی نێو عەرەبی و کوردی شەق و شەر دەستیان پێ کرد دەی کاکە ئەگەر ئێوە تورکمانن و لە خۆمانن بۆ دەنگ ناکەن قوت بوون تۆ خەڵکی کوێی لە عێراق وتم ئەگەر سیواتان هەبوایە زوو دەتانزانی من خەڵکی تسینم لە پەنا کەرکوک وتیان لە کەرکوک کێ دەناسی وتم ماڵە ئاوچی وتیان لە تسێن کێ وتم ئەمو نەجەف وتیان چەند کوڕی هەن وتم حەسەن و عسکەر وتیان برام نەمانزانی تۆش مسلمانی یانی شیعە دەبێ ببەخشی برام نەمان زانی تۆش موسلمانی یانی شیعەی دەبێ بمان بەخشی خزمەت کارتین تەلەفون لێیدا ئەفسەرەکە بوو وتی ها چیە ئەوانیش وتیان قوربان کوڕێکی زۆر باشمان میوانە و لە خۆمانە زۆر سەلامی بۆت هەیە ئەویش وتی سەگی سەگ باب لە خەو ڕاستم دەکەیەوە تا سەلامم پێ بگەیەنی بۆچی ڕۆژ نەدەبووەوە تۆ کاربەدەستێکی گەورەی تکات لە یەکەم خاوەن ماڵ و مناڵم خراپە مەڵێ منیش وتم نا خاتر جەم بە بۆشی گەڕامەوە کە شۆفێر خەبەری لێداوم گوتوویە من حەقم سە فلس بووە چەنەی لێ نەدا و 400 فلسی دامی دیارە جاسووسە و پۆڵی مفتی پێ لە جێگەی خۆم سوار بوومەوە گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی سیوسی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر شەوتان شاد ژیانتان ئارام و بەختەوەر.